ڕۆمیۆ ژیانی بەڕێز ڕۆسی و پیاوانی پۆلیسی لە مردن ڕزگار کرد و هەر لە کاتی لێکۆڵینەوەدا هەموو فێڵ و تەڵەکەکانی ئەنجلۆ ئاشکرا بوو بێگوناهی ڕۆمێش بە دەرکەوت دوای ئەوەش یەکسەر بەرەو ماڵی بەڕێز ڕۆسی بەڕێکەوت بۆ ئەوەی ئەنجلیتا ببینێ و لە تەندروستی دڵنیابێ بەڕێز ڕۆسی نیازی ئەوە بوو کە پاداشتی ڕۆمیۆ بداتەوە لەبەر دڵسۆزی و پاکی دڵی، هەر بۆ ئەمە ئەم ژوورە خاوێنەی بۆ ڕێکخست. ئێستا بڵێ سیسەمت هەیە؟ هم، بەڕێز ڕۆزی بۆی دروستکردم. سیسەمێکی گەورە و فراوان و جوانە. ڕیگەیدا بیکۆرۆش بمێنێتەوە. ئۆی ئەمە شتێکی زۆر زۆر چاکە بیکۆرۆ. ئێستا بیکۆرۆ ئەتوانێ بە ئارەزوی خۆی بسوڕێتەوە لە ماڵ و هەموو کاتێ ئەتوانێ بێتە لام. شتێکی تریش هەیە ئمم مامۆستا ڕێگای پێدام لە هەر هەفتەیەک ڕۆژێکم پشوو بێ. چاکە ئەو ڕۆژەش ئەتوانی بچیت بە دوای ئەلفرێدۆدا بگەڕێیت. ها تۆ چۆن ئەزانی؟ زانیم چونکە تۆ هەردەم باسی ئەکەیت و هیوای بینینی ئەکەیت. ڕاست دەکەی من هەرگیز ئەلفرێدۆم نەبینیوە بەڵام لە میانی باسەکانی تۆ بۆ ئەو واهەست دەکەم کە دەمێکە ئەیناسم. یەکەم ڕۆژ ئەو ڕۆژە بوو کە یەکترمان بینی و پەیمانی هاوڕێیەتیمان بەست. ئەهمم پەیمان تە دەمێ. ئەهمم. لەگەڵ یەکتردا ئەژین هەرچەندە دووری لە یەکمان جیا بکاتەوە بێگومان ڕۆژێ بەیەکەگەینەوە. دانتی هەواڵی پێدام کە ناوی ئەلفرێدۆم بیستەوە لەسەر زمانی هێندێ مناڵ نزیک هۆڵی کۆبنەوەی کشتی جا منە چمت مەیەگەڕێم. مامۆستا ها؟ مامۆستا من دەڕۆم بە هیوای کاتێکی خۆش نا نا تۆ ئەمڕۆ لە ماڵەوە لەگەڵ من ئەمێنیتەوە چی ئەمڕۆ پشووی ڕۆمێۆیە کوڕە پشووی بۆ چییە تۆ ئەبایە کاری بۆ زیاد بکەی لە جیاتی ئەوە کوڕە تۆ زۆر دەیرامێنیەوە ها؟ کچێ باش گوێم لێ بگرە جارێکتر نامەیەوە بیستم تێگەشتیت کورە پیاوە بێ هەمیشە هەر پیاوە بێ لەمۆ لابێ جزەوی کارەکان خۆم بیگرمە دەست ببورە گەورەم. بەڵێ. ئێرە دواوەی هۆڵی کۆبوونەوە گشتییە؟ بەڵێ هەوە. کوڕێ ئەناتی ناوی ئەلفرێدۆیە؟ ئەو لە دووکەڵ کێش پاککردنەوە کارەکە. تۆزێکیش لە من باڵای بەرزترە. نەخێر. هەڵسە من ڕۆمیۆم. دایە، من زۆر ماندوو بووم لە پاککردنەوەی دووکەڵ. ئەمەوێت بێمەوە بۆ لادێ. ئا! ئەوە تێ دەم خۆم لێ تێک دەدەی کورە دەکەم بجوڵە با بخۆمەوەی ببوورە تۆ دووکەڵ کەش پاکەکەیتەوە بەڵێ من ناوم ڕومیۆیە بە دوای ئەلفرێدۆە ئەگەڕێم ئەلفرێدۆ ئایا تۆ هاوڕێ ئەوی؟ ئا کێ؟ کێ هاوڕێ ئەلفرێدۆیە؟ ئایا ئێوە باش دەیناسن؟ بێگومان دەیناسین. ئەلفرێدۆ کوڕێکی زۆر باشە. هەموو کات یارمەتی دووکەڵ کێشپاکەرەوەکان دەدات. ئەلفرێدۆ دوێنێ شەو هاتە لامان. ئێمە لەو کاتەدا بووین کە زۆر ماندوو بووین، لەبرسان سکمان دەیێشا. ئەمیش خواردنی بۆ هێناین کە بریتی بوو لە کۆمەڵێک لەفەی بەتام، ئەلفرێدۆ لە کوێ دۆزمەوە؟ بەخوا خواردنێکی بەتام بوو. ڕیزێک پەتاتەی سوورکراوە بوو کە تامی گۆشتی لێ دەهات. ئەلفرێدۆ، ڕۆمیۆ، من وا ئەزانم ئۆرفل شوێنەکەی دەزانێ. تخوا؟ ئەو کاتەی دەستەی گورگەکان ویستیان ئازاری بدەن، ئەلفرێدۆ ڕزگاری کرد. باسی ئەلفرێدۆم بۆ بکە. چۆن تۆی ڕزگار کرد لە مناڵە خراپەکان؟ باشە من بە تەنیا بووم کاتێک دەستە گورگەکان هێرشیان کردە سەرم. گورگەکان؟ م ئەوان سێ کەس بوون بەڵام منیش بە تەنیا بووم. وامزانی کە تەمەنم کۆتایی هات. ئەوە کێیە؟ بەم شێوەیە توانیم ڕزگارم بێت ئەی پاش ئەم ڕووداوە ئەلفرێدۆت بینیەوە؟ بەڵێ ئەو ڕۆژە بینیم کە لە لای هۆڵی کۆبوونەوەی گشتی وەستا بوو. ئەی ئێستا چۆن بیدۆزمەوە؟ بەداخەوە ئێستا شوێنەکەی نازانم منیش حەزەکەم جارێکی تر بیبینمەوە. زۆر سپاس ئۆنۆس دەتوانی کەسێکم پێ بڵێ کە شوێنەکەی پێ بزانێ؟ کەس ناناسم کە یارمەتیت بدات داوای لێبوردن دەکەم. ها؟ تۆ لە کوێی ئەلفرێدۆ؟ بەرمدان! هەر چێ بکەن ناتان دەمێ دەی بەرم دەن دەی. زۆبمان دەرێ ئەگینا سەرتان دەکەمەوە. بۆچی هەموو جارێ ئازاری من دەدەن. زۆر چاکە ئێستا من پێت ئەڵێم لەبەر ئەوەی من ڕقم لەو کەسانەیە کە لە دوکەڵ چێشت پاکردنەوە کار دەکەن. بەڵێ وایە ئێوە نامۆن و هاتونەتە ناو شاری ئێمە. ها ئێستا تێگەیشتی ئەوە کێ بوو؟ ئەوە دووبارە تۆی زۆر چاکە بۆ بۆستە تۆ زوو کە ڕاکە چاوەڕێ کە دەگەڕێنەوە لە زۆر سپاست دەکەم. ببورە ناتوانم بمگرن. سەرکەوتم. سیرکە کوڕی شیرینم ئەوەی بەرامبەرمە هۆڵی کۆبوونەوەی گشتیە ها چی هۆڵی کۆبوونەوەکان چی؟ ئەنتۆنیۆ و میشۆش لەم شارەدا ژین؟ بەڵێ، ئێستاش هەردووکیان تەندروستیان باشە. من زۆر دڵخۆشم بە ڕزگار بونی ئەوان لەم گەردەلولی ئاوە زۆر چاکە قەت باوەڕم ناکرد. من زۆر دڵخۆشم بە ڕزگار بونی دانتی پێویستە هەر زوو یەکتر ببینین. پێم بڵێ ئەلفرێدۆ ئایا ئاژاوەی دەستەی گورکەکان کەوتوتە ئەو ناوەش؟ بەڵێ ڕۆمیۆ ئەوان هەرگیز دوکەڵ گەشتپاککەرەوەکانیان خۆشناوێ. دەبێ چارەیەک بۆم گرفتە بدۆزینەوە. ڕۆمیۆ و ئەلفرێدۆ سەر لە نوێ بەیەک گەشتنەوە، لە پاش ئەم چەند هەفتەی لە یەکتری دابڕابوون، ڕۆمیۆ هەستی بە خۆشییەکی زۆر کرد، وای هەست کرد متمانەی بە خۆی بەرز دەبێت و هێزیشی زیاد دەکات. ڕۆمیۆ، ها؟ ئەبێ ئێمە هەموومان یەکدەستە بین بۆ ڕێگرتن لە دەستەی گورگەکان. زۆرم بیرکردەوە تاوەکو یەک ڕێگا چارەم دۆزیەوە بۆ لابردنی ئازاری گورگەکان. ئەمە چییە؟ بەیەکەوە کۆببینەوە هەموومان. هەموومان؟ ئمم. من بەوێستم هەموو ئەو منداڵانەیە کە لە دوکەڵکێش پاککردنەوە کاردەکەن. بەڵێ، بەهێز دەبین ئەگەر هەموومان بەیەکەوە کۆببینەوە. تێگەیشتم. ئه ئەها ئەو کاتەش بەهێز دەبین و دەستەی گورگەکانیش ناتوان هیچ یەکێکمان ئەزیەت بدەن ئێستاش ئەوە نەخشەی شارەکەیە ها ئەو نیشانانە چین ئەم نیشانانە هەمویان شوێنی دوکەڵکێش پاکەرەوەکان دیاری دەکەن ئەنتۆنیو لێرە دەژی و لێرەش میشۆ وە لێرەش بارینۆ ئەڵێن ئەو کوڕێکی زۆر چاکە بەڵام من تا ئێستا نەم بینیوە بالیڤۆش لێرە دەژی لێرەش ئیژی کۆ کۆبونەوەیەکیان پێ ئەکەین و بە یەکتریان ئەناسێنین زۆر چاکە بەڵێ جا بۆ یەکەم کۆبونەوەشمان لە هەینی داهاتوو دا ئەبەستین. ڕامیا ئەلفرێدۆ پێتم کە تۆ ئێستا زێندوی نەمردووی چانی ئەمێ ئەو ڕۆژی هەینی دەست لە کار هەڵگری باشە کۆبوونەوەمان هەیە چی دەڵێ کۆبوونەوە؟ کاتە دوو کەڵکەش پاکەرەوەکان لەگەڵێک کۆ دەبنەوە ئەمە شتێکی خۆشە ئەو کاتە دەبینە کۆمەڵێکی بێت بەرامبەر کۆمەڵی گورگەکان بەڵێ وایە، ئەگەر ئێمە هەموومان یەک بگرین، ئەوا دەبینە کۆمەڵێکی بەهێز. ڕۆمیۆ، من دەمێکە بەو ئاواتەوە دەژیم. یەک دەگرین و بەرامبەر دەستەی گورگەکان دەوت. ڕۆمیۆ، ئەلفرێدۆ نەخشەیەمەیان کێشاوە. ئایا ئەمە ڕاستە؟ ڕۆمیۆ، بە هەموو برادەرانی دووکەڵ کێش پاککەرەوەی بتووە. ئەوە بەڕاستە؟ بەڵێ، نەکەی کاتەکەش لەبیر بکەی، ها؟ چ هەڵێک پێمی شو پاش گوێم بۆ بگرا ڕۆمی ئەلفرێدۆ شتێکیان پێ ئەیانێ بۆمان بکەن گشت منداڵەکان لەسەر بیرۆکەکە ڕازی بوون بەیانیش کۆبوونەوەیە چاکە چەند بە پەرۆشم بۆ بەیانی پێکهاتن لەسەر ئەوەی کۆبوونەوەکە نهێنی بێت، لەبەر ئەوە لە نیوەشەودا بڕیاری لەسەر درا. ئایا دەبێ مامۆستایەکەی ڕێی لێ گرتبێ؟ ئاا سەیرکەن ئەوەتا هات ها؟ دەی وەرم بۆ ئێرە زۆر ساکە بەرەو چێ؟ نازانم پێویست ناکا بترسی ئێمە لەگەڵتین. ها ئەوە چی بوو؟ ئەوە تەنها جورجە. لەمڕۆ بەدواوە پێویستە لەسەر لێ شتێک نەترسی. لێم ببورە. ئەمە ژوورەکەمانە. لێرانەدا کۆمەڵی پیاوی ئازا خۆیان شاردەوە و پەیمانی دڵسۆزی وەفاداریان لەگەڵ یەکتری دابەست بۆ خاتری ڕزگارکردنی شارەکە لە ژێر دەستی دوژمنە داگیرکەرەکان. بەڕاست من لەم شوێنە هەست بە ئارامی دەکەم. زۆر چاکە ئێرە ئەبێتە بنکەی تایبەتیمان. ڕۆمیۆ پێویستە سەرۆکێک هەڵبژێرین. بەڵێ. وابزانم هەموومان لەسەر ئەوە ڕازین کە تۆ ببی بە سۆرۆکمان ها ها ئەلفرێدۆ سەرۆکمانە ئا ئێوە هەمووتان ڕازین ئەمن ڕازیمە منیش هەروەها منیش منیش ئەلفرێدۆ سپاس بەڵێ ڕاستە ئەمە شتێکی خراپ نییە چونکە ئەوە ئەگەیەنێ ئێمە بەباشی کار دەکەین. زۆر تاکە هاوڕێیان ئێوە پێتان چۆنە کە ناو لە خۆمان بنێین دەستەی دوو کەڵکە شپاککەرەوەکان؟ دوکەڵ کێش پاک کەرەوە؟ بەڵێ ئەوە کاری ئێمەیە. ئەوە جوانە. ئەلفرێدۆ، من ڕازیم لەسەر ئەم ناوە. منیش. وە هەروەها منیش. دوکەڵ کێش پاک کەرەوەکان یەکگرتوون، بە هەموو شێوەیەک یارمەتی یەکتری دەدەن و هەرگیز پشتی یەکتر بەرنادەن لە هیچ کاتێکدا. خۆشی و ناخۆشی دابەش دەکەن و کار دەکەن بۆ باشکردنی گوزەرانیان. زۆر چاکە. هەموو خۆشی و ناخۆشیەکان لە نێوان خۆمان دابەش بکەین. پەیمان ئەدەین. ئەدەین کە نهێنی شوێنەکەمان بپارێزین بە هەموو شێوەیەک. پەیمان ئەدەین. ئێمە پەیمان ئەدەین کە هەر دەماوکار بین و یارمەتی یەکتر بدەین. پەیمان ئەدەین. پەیمان ئەدەین بە یارمەتیدانی هەموو دووکەڵ کەش پاککەرەوەکان. پەیمان ئەدەین. چاکە. ڕۆمیۆ و ئەلفرێدۆ سەرکەوتن لە بەیەکگەیاندنی دووکەڵکێش پاکەرەوەکان، هەموویان پەیمانیان بەست لەسەر یارمەتی و دڵسۆزی، ئەبێ چ دواڕۆژێک چاوەڕێی ئەم ناڵانە بکات و ئایا ئەبێ پابەندی پەیمانەکەیان بن؟ ئەمانە و کۆمەڵێ ڕووداوی سەیر و تازە و جوان لە هەگبەی ئەڵقەی داهاتووماندایە، با چاوەڕێ بین.